کورتە سەرنجێکی سەرەتایی، لاپەڕە چواردا. گەر داوام لێ بکرایە ئەم کتێبە بنووسمەوە لە توانامدا دەبوو شێوازی زمانەوانیم چاک بکەم. بەڵام هیچ شتێک لەو شتانەی لە ماوەی ئەم سی ساڵە پڕ لە ڕووداوە گوزەرانم کرد پاڵم پێوە نانێت ڕوانگەم بۆ شتەکان بگۆڕم. پێویستە خوێنەر بزانێ ئەو قسانەی کە من لێرەدا دەیانکەم گفتوگۆیەکی ڕاستەقینەیە لە نێوان من و چەند کرێکارێکدا کراوە یەکێکیان لە ئەنارشیستە دیارەکان بوو. با ئەوەش ڕوون بێت ئەو بنەمایانەی کە لێرەدا بۆ سەربەخۆییمان دەیان خەمە ڕوو، ئەو دابەزینە ئاکارییەی ڕاگرت کە لە نێو هندییەکانی باشووری ئەفریقادا زاڵ بوو. هەڵبەت خوێنەر دەتوانێ بەڵگەکەم بە دژە بیروڕاگەلی هاوڕێیەکی ئازیز بەرەنگاری بکا. ئەفسووس چیتر بەو جۆرە نەماوە. لە ڕوانگەی ئەودا ئێمە لێرەدا لە هەمبەر کارێکی سەرشێتانەداین.